بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەوانەی کە ئەڵێن ڕۆژی لێپرسینەوە و حیساب نییە سەر لێ شێواون وەکو شاعیر کۆساری دەڵێ بە کێگیراون ئەوانەی کە دەڵێن پڕشنگی خۆر و زەوی تاریک دەبێت چیا بێت دنیا پەرستن ئەوانەی دەڵێن ئامانجی جیهانمان فەلسەفەی بوون و ژیانمان تەنها خاک و بەرد و گیا بێت کەودەنن گوارەی گوێی ئەهریمەنن هەموو ئەوانەی کە دەڵێن زەوی و ئازادی کێڵگەی ژینی شادی و کاتی مەگەر بەس لە دنیادا بێت. بەکرێگیراون ئەوانەی دەڵێن پڕشنگی خۆر و زەوی تاریک دەبێت جیابێت، دنیا پەرستن ئەوانەی دەڵێن ئامانجی جیهانمان فەلسەفەی بوون و ژیانمان تەنها خاک و بەرد و ژیابێت کەوتنن بوارەی گوێی ئەهریمەنن، هەموو ئەوانەی دەڵێن زەوی ئازادی کێڵگەی ژینی شادی و کاتی مەگەر بەس لە دنیازا بێت. مەگەر بەس لە دنیادا بێت.